نزیکە ئاسمانەکان لەبەر گەورەیی ئەو خوایە لەلای سەرویانەوە تا خوار درز بەرن و لەت ببن و فریشتە بۆ سوپاسی خوا سبحان اللە ئەکەن و داوای لێبوردنی گوناه و بێفرمانی لێ ئەکەن بۆ هەموو خەڵکی دانیشتووی سەرزەوی بێدارەوە بن خەڵکینە خوا خوایەکی بەخشندە و بەڕەحمە. ئەگەر خوا بیویستایە هەموو ئەم خەڵکەی ئەکرد بە یەک ئوممەت یا هەموو موسڵمان یا هەموو کافر بەڵام وای نەویستووە کێی مەیل لێ بێ بەر ڕەحمەتی خۆی ئەخا و هیدایەتی ئەدا و ستەمکارانیش بێ دۆست و یارمەتیدەر لێیان ئەگەڕێ با سزای خوانەپەرستی خۆیان بچێژن. ذلکم اللە ربی علیه توکلت و الیه انیب هەر کاروبارێکی دین و دونیا کە ئێوە و کافرەکان تیایا ناکۆک بوون بڕیار تیا دانی ئەگەڕێتەوە بۆ خوا ئەو ڕاست و چەوتی تیا لێک ئەکاتەوە ئەو خوایە خوای پەروردگاری منە من لە هەموو شتێکا پشت بەو ئەبەستم و لە هەموو گیرو گرفتێکا بۆ لای ئەو ئەگەڕێمەوە ئەو خوایەیە کە ئاسمانەکان و زەوی دروست کردووە، هاوجووتی نێر و مێی لە خۆتان بۆ دروست کردوون و لە ئاژەڵ و ڕەشەوڵاخ و وڵاخی بەرزە و هەموو چوارپێیەکیش هاوجووتی نێر و مێی بۆ دروست کردوون. لەم هاوجووت و نێر و مێ دروست کردنەوە لە خۆتان زۆرتان ئەکات و بڵاوتان ئەکاتەوە بەسەر زەویدا. هیچ شتێ وێنەی خوا نییە و خوا خوایەکی شنەوا و بینایە، گوێی لە هەرچییەکە بوترێ و چاوی لە هەر شتێکە بکرێ. ئەوەی کە وەحیمان کردووە بۆ خۆت و ئەوەی بە ئیبڕاهیم و موسا و عیسامان سپاردبوو لەسەری بڕۆن کە ئەوەتا دینی خوا ڕابگرن و پشتگوێی مەخەن و بەش بەش و کۆمەڵ کۆمەڵ مەبن تیایا و گشت لەسەر یەک ڕێ بڕۆن زۆر گەورە و گرانە لای ئەوانەی هاوبەش بۆ خوا دائەنێن مل بۆ ئەوە کەچ بکەن کە تۆ بانگیان ئەکەی بۆی کە خوا بەیەکدانانە. ئوممەتانی پێغەمبەرانی پێشوو پارچە پارچە و بەش بەش نەبوون پاش ئەوە نەبێ کە زانیاریان لە خواوە بۆ هات کەوا پارچە پارچە بوون و بەش بەش بوون گومڕاهیە لەبەر گومڕاهی و لەڕێ لادانیش لەناو خۆیانا پارچە پارچە و بەش بەش بوون ئەگەر خوای پەروەردگاری تۆیش پێشتر قسەی خۆی نەکردبوایە و بڕیاری نەدابوایە کە سزادانی تاوانباران دوا ئەخا بۆ ڕۆژی قیامەت حوکمی سزادانیان لە نێوانا ئەدرا و هەر لە دنیادا بەربادەکران اللە یجمع بیننا و الیه المصیر. جا لەبەر ئەوە کە خەڵک بڵاوەیان لێ کردووە و لە ڕێگا لایان داوە، تۆ بانگیان بکەرەوە بۆ دەست گرتن بە پەیامی خواوە و بەردەوام بە لەسەر کاری خۆت وەک فەرمانت پێ دراوە و مەکەوەرە شوێن ئارەزووی نەفسی خەڵکی و بڵێ ئیمانم هێناوە بەوەی کە خوا ناردویەتی خوارەوە لە کتێبی ئاسمانی و فەرمانم پێ دراوە کە دادپەروەری بکەم لە نێوانتانا خوای گەورە پەروەردگاری ئێمەیش و ئێوەیشە و ئێمەیش کردەوەی خۆمانمان هەیە و ئێوەیش کردەوەی خۆتان و هیچ دوژمنایەتی و ناکۆکیەک لە نێوان ئێمە و ئێوەدا نیە خوا لە ڕۆژی قیامەتا پێکەوەمان کۆئەکاتەوە و سەرەنجامی هەموومان هەر بۆلای ئەوە ئەو کەسانەی دەمەدەم ئەکەن لە بارەی خوا و پێغەمبەری خوا و کتێبی خواوە پاش ئەوە کە کاتی خۆی فەرمانەکانی پەسەند کران و وەرگیران و بە گۆ کردنی تەوراتیان گرتە گەردن ئەوانە بەڵگە و دەلیلیان لای خوا بێ قیمەت و هیچ و پوچە و قار و توڕەیی خوایان لەسەرە و سزایەکی گرانیان بۆ هەیە. ئەوانەی باوەڕیان بە ڕۆژی قیامەت نیە پەلە پەلیانە بۆی و ئەوانەیش باوەڕیان پێی هەیە لە هاتنی ئەترسن و ئەزانن حەقە و ڕاستە و دێ بێدار بن ئەوانەی دەمە دەم ئەکەن لە بارەی هاتنی قیامەتەوە لە گومڕاهیەکی زۆر دوور ڕۆشتوودان. اللە لطیف بعباده یرزق من یشاء وهو القوی العزیز هەر کەس بەروبوومی کشتوکاڵی قیامەتی ئەوێ لەو بەروبوومەی بۆ زیا دەکەین و هەر کەسیش بەروبوومی دونیای ئەوێ بەشی ئەدەین لێی و لە ڕۆژی قیامەتا هیچ بەشی نییە. ئەم لەهم شوڕەکاء شەڕەعوو لەهم من الدین ما لەم یەئذن به اللە ولولا کلمة الفصل لقضی بینهم وإن الظالمین لهم عذاب الیم. یا خێر ئەم کافرانە چەند هاوبەشێکیان هەیە ئاینێکی وایان بۆ داناون خوا ڕێی پێ نەداوە ئەگەر وتەی هەموو وتەیەک بڕەوەیش نەبوایە کە ئەوەتە خوا سزای تاوانی دونیا ئەخاتە ڕۆژی قیامەت هەر لە دونیادا سزا ئەدران و تۆڵەیان لێ ئەسێنرایەوە و بەڕاستی ستەمکاران سزایەکی سەختیان بۆ هەیە. ئەبینی ستەمکاران بەهۆی ئەو کار و کردەوە خراپانەوە کە لە دونیادا کردوویانن لە قیامەتا لەو وەزعە ئەترسن کە تیایان و لە ڕاستیشا سزای ئەو کردەوانەیان دێ بەسەرا ئەوانەیش کە ئیمانیان بووە و کردەوەی چاکیان کردووە لەناو باخ و باخاتی بەهەشتان چی داوا بکەن لەلایەن خوای خۆیانەوە بۆیان هەیە و لوتف و گەورەیی مەزنیش هەر ئەمەیە. جا تۆ ئەی محەممەد بە موسڵمانان بڵێ، من بەرامبەر بە گەیاندنی ئەم ئایینە و دانی ئەم مژدە خۆشانە داوای هیچ مز و کرێیەکتان لێ ناکەم لەوە بەولاوە کە ئەم نزیکیەم لێتانەوەتان لا خۆشەویست بێ و قەدری ڕابگرن بە فەرمانبەرداریی خوا و ئەو پەیامەی بۆم هێناون و هەر کەسیش چاکەیەک بکا پاداشتی چاکەکەی بۆ زیادەکەین. خوا گوناهبەخش و پاداشتدەرەوەیە. ئەگەر خوا ڕزق و ڕۆزی گوشاد و فرە بکا بۆ بەندەکانی، خۆیان لێ ئەگۆڕێ و ئەکەونە خراپەکردن لە زەویدا. بەڵام چەندی خواست لەسەر بێ بۆیان ئەنێرێتە خوارەوە بە ئەندازەیەکی دیاری. ئەو ئاگەدارە لە بەندەکانی و بینایە و چاوی لێیانە ئەزانێ چۆن ئەجوڵێنەوە. وهو الذی ینزل الغیث من بعد ما قنطوا وینشر رحمته وهو الولی الحمید خوا ئەو خوایە باران ئەبارێنێتە خوار بۆ سەر زەوی پاش ئەوەی ئەم خەڵکە بەهۆی بێ بارانیەوە نائومێد ئەبن و ڕەحمەتی خۆی بەسەر زەوی و کشتوکاڵ و باخ و باخات و لەوەڕ و ئادەمیزاد و گیاندارانە بڵاو ئەکاتەوە و لە بەڵگە و نیشانەکانی گەورەی خوایە دروستکردنی ئاسمانەکان و زەوی و ئەو ڕەوەندانەی بە ئاسمانەکان و زەویدا بڵاوی کردوونەتەوە و ئەو خوایە هەر کاتێ مەیلی لێ بێ ئەتوانێ هەموو ئەو ڕەوەندانە کۆ بکاتەوە. وما اصابکم من مصیبت فبما کسبت ایدیکم ویعفو عن کثیر. هەرچیتان تووش ببێ لە دەرد و بەڵا و مەینەت لە شوومی ئەو تاوانانەوەیە بە دەستی خۆتان کردووتانن و لەگەڵ ئەوەیشا لە زۆر لەو تاوانانەتان خۆش ئەبێ کە کردووتانن و لە بەرامبەریا تووشی هیچتان ناکا واتە ئێوە موستەحەقی زیاتریشن لەوەی کە تووشتان ئەبێ و دێتە ڕێتان. ان فی ذلک لآیات لکل صبار شکور ئەگەر خوا خواستی لەسەر بێ با ڕائەوەستێنێ و ناهێڵێ بوەزێ و ئیتر ئەو کەشتیانە لەبەر نەبوونی با کە بایاوانەکانیان بجوڵێنێ لە شوێنی خۆیانا بەسەر کۆڵی دەریاوە ڕەق ڕائەوەستن و ناجوڵێن بەڕاستی لەم دیاردەیەدا چەندین بەڵگە و نیشانەی توانایی خوا هەیە بۆ هەر بەندەیە خۆڕاگر و سوپاسگوزاری لوتفی خوا بێ لەگەڵ ئادەمیزاد. أَوْ يُوبِقْهُنَّ بِمَا كَسَبُوا وَيَعْفُ عَنْ كَثِيرٍ یا ئەگەر خواستی لەسەر بێ بەهۆی ئەو کار و کردەوە خراپانەوە ئەوانەی لەناو کەشتییەکانان کردوویانن ئەو کەشتیانە بەربادەکا و ئەوەی دراوە پێتان لە نیعمەت و ڕزق و ڕۆزی هەمووی مایەی ڕابواردنی ژیانی دونیایە و ئەوەیش کە لەلای خوایە کە پاداشتی ڕۆژی قیامەتە لە هەموو خێر و بەرەکەتی دونیا چاکترە و بۆ هەمیشە ئەمێنێتەوە بۆ ئەو کەسانەی کە ئیمانیان بە خوا و بە ئایینەکانی خوا هێناوە و پشت بە خوا ئەبەستن و بەو پشت ئەستوورن. کاروباری ناوخۆیان بە پرس و ڕاوێژ و گۆ بۆ یەکتر شل کردن بەڕێوە ئەبەن و لەو ڕزق و ڕۆزی پێمان داون خەرج ئەکەن لە ڕێی خوادا بۆ ئەو کەسانەی موستەحەقن. والذین اذا اصابهم البغی هم ینتصرون. بۆ ئەو کەسانەیش کە ئەگەر ستەمکاران ستەمیان لێکردن انه لا يحب الظالمین تۆڵەی خراپە خراپەیەکی لە وێنەی خۆیەتی جا هەر کەسێ لە خراپەکەرەکە ببورێ و لێی خۆش ببێ ئەوە پاداشتی لەسەر خوایە و خوا پاداشتی ئەداتەوە و خوا ئەوانەی خۆش ناوێ ستەمکارن و لە پێشا خراپە لەگەڵ یەکێکی ترەکەن لە ڕۆژی قیامەتا ستەمکاران ئەبینی کە عەزابی خوا بە چاوی خۆیان ئەبینن ئەکەونە هاوار و داد و فوغان و ئەڵێن ئایا ڕێگەیەک هەیە بتوانین لەو ڕێگاوە بگەڕێینەوە بۆ دونیا و ئیتر لەوێ مرۆی چاک و خاوەن باوڕ بین و بێ فرمانی خوا نەکەین؟ وتراهم یعرضون علیها خاشعین من الذل ینظرون من طرف خفی ئەیان بینی پیشانی ئاگری دۆزەخە درێن و لە حاڵێکان لە بەر زەلیلی خۆیان کز و ملکەچن بەلا چاوێک سەیری خەڵکەکەن خاوەن ئیمانەکانیش لەو کات و شوێنەیا ئەڵێن بەڕاستی زیان کردوو ئەوانەن خۆیان و کەس و کاریان لە ڕۆژی قیامەتا لە کیس چووە و ڕەوانەی دۆزەخ ئەگرێن بێدار بنەوە بەڕاستی ستەمکاران لەو دونیا لە عەزابێکی بەردەوامەن. کافرەکان لە ڕۆژی قیامەتا کەسێک شک نابەن دۆستیان بێ و بتوانێ یارمەتیەکیان بدا و بگاتە فریایان لە خوا بەولاوە کە ئەویش دۆستیان نیە و یارمەتیان نادا چونکە گومڕا بوون و هەرکەسیش خوا گومڕای بکا هیچ ڕێگایەکی ڕزگار بوونی بۆ نیە. استجیبوا لربکم من قبل ان یاتی یوم لا مرد له من الله ما لكم من ملجأ يومئذ وما لكم من نكير بێن بە دەنگ فرمانی پەروەردگاری خۆتانەوە بەر لەوەی ڕۆژێکی وا بێ گێڕانەوە بۆ دواوەی نەبێ لە لای خواوە کە ڕۆژی قیامەتە و لەو ڕۆژەدا هیچ داڵدە و پەنایەکتان بۆ نییە و هیچ دەرفەتێکی ئینکار کردنی ئەو کردەوانەتان نابێ کە لە دونیادا کردووتانن ئێمە کاتێک کە ڕەحمەتی خۆمان بە ئینسان ئەچێژین پێی خۆشە بێ و ئەگەر ناڕەحەتیەکیشیان توش ببێ بەهۆی کردەوەی لەوەو پێشی دەستی خۆیانەوە دەس ئەکەن بە ناشکوری کردن بەڕاستی تەبیعەتی ئینسان وایە هەمیشە ئینکاری نیعمەتی خوا ئەکا و لە یادی خۆی ئەباتەوە هەروەها گەیاندمانە لای تۆ فریشتەیە بە فەرمانی خۆمان تۆ بەر لەوە نەت ئەزانی نە کتێب چیە و نە باوەڕ چیە بەڵام ئێمە ئەو وەحیەمان کرد بە ڕووناکیە کە هەر کەسمان خواست لێبوایە لە بەندەکانی خۆمان بەو ڕووناکیە ڕێمان پیشانەدا و تۆیش بەڕاستی خەڵک ڕێ بەدیی ئەکەی بۆ سەر ڕێگەیەکی ڕاست کە ڕێگەی ئیسلامەتیە. کەواتە ئاگەدار بن سەرەنجامی هەموو کارێ بۆ لای خوا ئەگەڕێتەوە و هەموو لە دەستی خۆیایەتی. ئەربازی کوڕی ساریە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ وتی، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمووی، هەر کەسێ قورئانی خەتم کرد نزایەکی وەرگیراوی هەیە.